ئەی ئادەمیزادینا، لە خودای خۆتان بترسن، ئەو خودایەی ئێوەی لە نەفسێکی تەنیا کە ئادەمە دروست کردووە و هەر لەویش هاوجووتەکەی دروست کردووە و لەم دوانەوە پیاوان و ژنانی زۆری دروست کردووە و بڵاو بوونەتەوە. لەو خودایە بترسن کە بە ناوی ئەوەوە لە ناو خۆتانا داوای شت لە یەکتر ئەکەن. بۆ نموونە ئەڵێن توخوا فڵانە شتم بدەرێ، فڵانە ئیشم بۆ جێبەجێ بکە. هەروەها خزمایەتی ڕاگرن و مەیپچڕێنن. هەرچی ماڵێکی هەتیوانتان لایە کە گەورە بوون و پێگەیشتن بیاندەنەوە ماڵی حەڵاڵی پاک و خاوێنی خۆتان مەگۆڕنەوە بە ماڵی حەرام واتە حەڵاڵی خۆتان بخۆن و لە ماڵی حەرامی هەتیوان خۆتان دوور بخەنەوە ماڵی هەتیوان تێکەڵ مەکەن لەگەڵ ماڵی خۆتان و پێکەوە مەیانخۆن چونکە ماڵی خۆتان حەڵاڵە بۆتان و ڕەوایە بیخۆن بەڵام هی ئەوان حەرامە و ئاگرە ئەچێتە سکتانەوە و ذلك أدنى ألا تعولوا ئەگەر ترسان لەوەی کە عەدالەت نەکەن لەگەڵ کچە هەتیوەکان کە مارەیان ببڕن ئەوا واز لە ئافرەتی هەتیو بێنن و ئەوانەی بە دڵتانن لە کچانی ناهەتیو مارە بکەن دوان یا سیان یا چوار ئەگەر ترسان لەوەی لە نێوان ئەم ژنانەتانا عەدالەت نەکەن ئەوا هەر یەک ژن بێنن یان لەگەڵ ژنە جاریەی کڕراوتاندا ڕابوێرن ئەو ماڵ و سامانەی هی سەفیهەکانە و لە ژێر دەستی ئێوەدایە و ئێوە سەرپەرشتی ئەکەن، مەیدەنە دەست ئەو سەفیهانە، چونکە زایەی ئەکەن، بەڵام ئەو ماڵە بخەنە کار و مامەڵەی پێ بکەن تا قازانج بکات و لە قازانجەکەی ڕۆزییان مسۆگەر بکەن و بەرگ و پۆشاکیان بۆ بکەن، بە شێوەیەکی چاک و بە شەرع ڕەوا قسەیان لەگەڵ بکەن با دڵیان خۆش بێ. چاوتان لە هەتیوەکانەوە بێ، ئیشیان پێ بکەن و فێری مامەڵەیان بکەن و ئاگەداریان بن بزانن لە کاروباری دینی و دونیایی و مامەڵەیاندا چۆنن تا ئەگەنە کات و تەمەنی شووکردن و ژن هێنان جا گەر بۆتان دەرکەوت وریا و لێهاتوون ئەوا بەبێ دواخستن هەموو ماڵەکانیان بدەنەوە بە پەلە و ئیسراف ماڵەکانیان مەخۆن لە ترسی ئەوەی گەورە ببن و بیبەنەوە بە ئەو کەسە کە وەسی یان وەلی هەتیوەکانە ئەگەر دەوڵەمەند بوو خۆ گری بکا لە خواردنی ماڵی هەتیوەکان و لێی سەرف نەکا خۆ ئەگەر هەژار بوو ئەوا بەرامبەر سەرپەرشتی کردن و هەڵسوڕاندنی ئەو ماڵە تەنها بە ئەندازەی پێویست لێی بخوا جا کە ماڵەکانتان دانەوە لە کاتی دانەوەکەیدا شاهید بگرن تا ماوەی ئینکار کردن نەمێنێ و حەقی کەس نەفەوتێ. پیاوان لە میراتی باوک و دایکیان و لە میراتی ئەو خوێشە زۆر نزیکانەی کە میرات لەیەک ئەبەن بەشیان هەیە هەروەها ژنانیش لە میراتی باوک و دایک و ئەو جۆرە خوێشانە کە وتمان بەشیان هەیە ئەم بەشە حەقێکە و خودا دایناوە و نابێ لێیان داگیر بکرێ با ئەوانەی میرات وەرەگرن و خزم و هەتیو و هەژارانیان لا کۆئەبنەوە وا فەرز بکەن کە خۆیشیان مناڵەکانیان دەستەپاچە و لانەواز و داماون و ئەڕۆنە ئەو شوێنانەی میراتیان تیا بەشەکرێ و چاوەڕوانی دەست و دەهەنیان ئەبن هەر وەک حەز ئەکەن بەشیان بدەن و ئیحتیاجیان جێبەجێ بکەن بەشی ئەو هەتیو و خوێش و هەژارانەیش بدەن و دڵیان خۆش بکەن با لە خودا بترسن و قسەی دامەزراوی شەرعیان لەگەڵ بکەن. خودا دەربارەی میرات وەرگرتنی ئەولادەکانتان ئامۆژگاریتان ئەکات و پێتان ڕائەگەیەنێ کە نێرینە دوو ئەوەندەی مێینەی هەیە، جا ئەگەر ئەولادەکان ئافرەت بوون و زیاتر لە دوان بوون ئەوە لە سێ بەشی میراتەکە دوو بەشی وەرەگرن، بەڵام ئەگەر یەک ئافرەت بوو ئەوە نیوەی میراتەکە ئەبا. باوک و دایکی مردوو هەریەکی شەش یەکی میراتە بەن ئەگەر مردووەکە مناڵی هەبوو نێر یا مێ خۆ ئەگەر باوک و دایکی لێ بەجێ مابن و هیچ ئەولادی نەبوو ئەوە دایکەکەی لە سێ بەشی میراتەکە بەشێکی ئەبات و ئەوی تری هی باوکەکەیەتی ئەگەریش مردووەکە دایکی لێ بەجێ مابێ و چەند برا و خوشکێکیشی هەبێ واتە دوو برا یان دوو خوشک یان برا و خوشکێ یان زیاتر ئەوە لەو حاڵەتانەیا دایکەکە شەش یەکی میراتەکە ئەبات ئەمەش پاش دەرکردنی وەسیەتی مردووەکە و دانەوەی قەرز و قۆڵی واتە وەسیەتەکەی جێبەجێ ئەکرێت و قەرزەکانی ئەدرێنەوە ئەنجا ماڵەکە ئەکرێتە شەش بەش و دایکەکە بەشێکیە با ئێوە نازانن کام کەس لە باوک و دایک و ئەولادەکانتان سودی زۆرترە بۆ دنیا و قیامەتتان خودا خۆی ئەزانێ ئیتر ئەم بەشانە کە دیاری کراون واجباتێکن لەلایەن خوداوە دانراون خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن. ئێوە ئەی پیاوەکان لە میراتی ژنەکانتان نیوەی هی ئێوەیە ئەگەر ئەولادیان نەبێ بەڵام ئەگەر ئەولادیان هەبێ ئەوە چوار یەکی میراتەکەی هی ئێوەیە ئەم نیوە و چوار یەکەش پاش لێدەرکردنی قەرزی ژنەکان و جێبەجێ کردنی وەسیەتێکە کردبێتیان ژنەکانیش لە میراتی ئێوە چوار یەک ئەبن ئەگەر ئەولادتان نەبوو ئەگەر ئەولادیشتان بوو ئەوە هەشت یەکیان بەرەکەوێ ئەمانەیش پاش جێبەجێ کردنی وەسیەتی ئێوە و دانەوەی قەرزتان ئەگەر پیاوێ یان ژنێ مرد و کەلالە بوو واتە نە باوکی هەبوو نە ئەولاد بەڵام برایەکی یا خوشکێکی هەبوو ئەوە هەر یەکێ لەوان شەش یەکی میراتەکەی ئەبات بەڵام ئەگەر زیاتر بوون دوو برا یان دوو خوشک ئەوە بە هەموویانەوە سێیەکی میراتەکەی ئەبەن بەبێ جیاوازی لە نێوان برا و خوشکدا ئەمەیش پاش جێبەجێ کردنی وەسیەتی مردووەکە و دانەوەی قەرزی بەو شەرتەی وەسیەتەکەی وەها نەبێ زیان لە میراتبەرەکان بدات و لە سێیەکی زیاتر نەبێ ئەمە ئامۆژگارییە بۆ ئێوە لەلایەن خوداوە. وذلک الفوز العظیم ئەمانەی کە باس کران فەرمانی خودان و سنوورن بۆی داناون جا هەر کەس لە سنوور لا نەدات و بە گوێی فەرمانەکانی خودا و ڕاسپێرییەکانی پێغەمبەر بکات ئەوە خودا ئەیخاتە چەند باخچە و لالەزارێ لە بەهەشتدا کە جۆگای جوان و سازگاریان پیا ئەڕوات و هەتا هەتایە بە سەربەرزی تیا ئەمێننەوە بێگومان هەر ئەمەیش سەرکەوتنی گەورەیە. إن الله كان توابا رحيما ئەو پیاو و ژنەی زینا ئەکەن بە قسە و سەرزەنشت و بە سوکی تەماشا کردن ئازاریان بدەن جا ئەگەر پەشیمان بوونەوە و تەوبەیان کرد و ڕەوشتی خۆیان چاک کرد ئەوە وازیان لێ بێنن خودا زۆر زۆر تەوبە قبوڵ ئەکات و زۆر میهرەبانە هەندێ لە ئەهلی تەفسیر ئەڵێن ئەم ئایەتە پێش ئایەتی پێشوو نازڵ بووە واتە سزای زیناکەر بە سێ قۆناغ بوو وکان اللە علیما حکیما. ئەو تەوبە قبوڵ کردنە کە خودا وەعدی داوە بۆ ئەوانەیە بە نەزانی و سەفاهەت گوناهەکەن و پاشان بە زووی پەشیمان ئەبنەوە ئەم جۆرە تاوانبارانە خودا تەوبەیان لێ قبوڵ ئەکات خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن. ئولائیک اعتدنا لهم عذابا الیما خودا تەوبەی ئەوانە قبوڵ ناکا کە تا مردن یەخەیان ئەگرێ هەر کردەوەی خراپەکەن و ئەو وەختە ئەڵێن تەوبە بێ لە گوناه نەخێر ئەوانە تەوبەیان لێ قبوڵ ناکرێت و وەک ئەوانەن بە کافری ئەمرن ئەوانە سزایەکی پڕ لە ئازارمان بۆ ئامادە کردوون ئەی موسوڵمانینە بە شەرعی ئیسلام ڕەوا نیە بۆتان ژنی مردووەکانتان بە میرات بەرن ئەو ژنانە ماڵ و سامان نین تاوەکو بە میرات ببرێن خاوەن کەرامەتن و ئارەزوویان بە دەستی خۆیانە هەروەها ڕێیان لێ مەگرن کە پاش بەسەرچوونی عیددەیان بۆ خۆیان بە گوێرەی شەریعەت چوو بکەن ڕێگایان لێ مەگرن و بەهانەیان پێ مەگرن بۆ ئەوەی چییان لە ماڵی مردووەکە بە میرات بەرکەوتووە لێیان بسەننەوە و جا پاش ئەوە ڕێگایان بدەن چوو بکەن. ئەم ڕێ لێ گرتنە کارێکی خراپ و ناڕەوایە، مەگەر وەختێ کارێکی فاحیشە بکەن، لەو وەختەدا بۆتان ڕەوایە فیدیەیان لێ وەربگرن و ئەنجا ڕێگای شوو کردنیان بدەن. پێش نازڵ بوونی ئەم ئایەتە کە پیاوێ بمردایە و عەسەبەی لێ بەجێ بمایە، عەسەبەکە کراسەکەی خۆی فڕێ ئەدایە سەر ژنی مردووەکە و ئەیوت، بە من ڕەواترە تا یەکێکی تر. جا ئەگەر مەیلی لێ بوایە هەر بە مارەییە پێشوەکەی ئەیهێنا بۆ خۆی. خۆ ئەگەر حەزی لێ نەکردایە ئەوا لە یەکێکی تری مارە ئەبڕی و مارەییەکەی ئەبرد بۆ خۆی. یان ڕێی شوو کردنی لێ ئەگرت تا ئەو بەشە میراتەی لە ماڵی مردووەکە بەری کەوتووە لێی ئەسەند ئەنجا ڕێگەی ئەدا شوو بکا بەم ئایەتە پیرۆزە مەنعی ئەم کارە ناڕەوایانە کرا و ئیختیار درایە دەستی ئافرەتەکە خۆی ئیتر نە بە میرات ئەبرێ و نە بەشە میراتەکەی لێ ئەسێنرێ و نە مارە یەکەی لێ ئەسێنرێ ئەگەر شووی بە یەکیکی تر کرد و نە بە زۆریش مارە ئەبڕرێ لە عەسەبە هەندێ لە ئەهلی تەفسیر فەرموویانە، ئەم ئایەتە دەربارەی ئەو کەسانەیە کە ژنیان مارە ئەکرد و ئیتر هەڵسوکەوتی ژن و مێردیان لەگەڵ جێبەجێ نەئەکردن و لە ماڵا ڕایان ئەگرتن تا بمرن و میراتەکەیان بەرن یا بە مارەییەکەیان خولعیان لەگەڵ بکەن ئەنجا بەم ئایەتە ڕێگای ئەم کارەیان لێ گیرا مەگەر فاحیشەیەکی ئاشکرا بکەن وەک لە تاعەت دەرچوون و بەدخۆیی لە ڕەفاقەتدا. ئایا ڕەوایە لە ڕێگای بوختان بۆ کردن و گوناهەوە ئەو ماڵەیان لێ بسەننەوە؟ هیوایان هەبوو بوختانێکی بۆ ژنەکەی هەڵەبەست تا ناچاری بکا ئەو ماڵەی کە وەختی خۆی پێی داوە بە فیدیە لێی بسێنێتەوە و ژنێکی تری پێ بهێنێ. بەم ئایەتە ئەم کارە بەدە قەدەغە کرا. وکیف تأخذونه وقد افضی بعضکم الی بعض واخذن منکم میثاقا غلیظا. چۆن ئەو مارەی و ماڵەیان لێ ئەسێننەوە لە کاتێکدا کە ئێوە بە ڕێگای شەرعی تێکەڵ بوون و چوونەتە لایان و عەقدی نیکاحتان لە بەینا بووە و ژنەکانتان پەیمانێکی گەورەیان لەگەڵ بەستوون کە هەڵسان و دانیشتن و معامەلەتان لەگەڵیانا بە گوێرەی شەرع بێ کە ئەمری پێ کردوون بە چاکەکاری. ئەو ژنانە مارە مەکەن کە باوک و باپیرتان مارەیان کردوون حەرامن بۆتان گوناهبارە بن لەسەر ئەو مارە بڕینە ئەوە نەبێ پێش هاتنی ئەم ئایەتە بووبێ بەوە گوناهبار نابن هێنان و خواستنی ژنی باوک و باپیر زینایە و مایەی غەزەب و ڕقی خودایە و ڕێگایەکی زۆر خراپە. حەرامە لەسەرتان مارە کردنی کچانتان و کچانی کچانتان تا بڕوا بەرەو خوار حەرامە لەسەرتان مارە کردنی خوشکتان چ خوشکی باوکی و دایکی و چ خوشکی باوکی یا خوشکی دایکی حەرامە لەسەرتان مارە کردنی پورتان خوشکی باوکتان یا خوشکی دایکتان حەرامە لەسەرتان مارە کردنی کچی برا و خوشکتان ئەمانەی باسمان کرد دەربارەی حەرامی نەسەب بوو هەروەها حەرامە لەسەرتان مارە کردنی دایکی شیریتان یا خوشکی شیریتان حەرامە لەسەرتان مارەکردنی دایکی ژنتان، حەرامە لەسەرتان مارەکردنی ڕەبیبەتان، واتە کچی ژنەکانتان لە پیاوێکی تر، ئەوانەیان لاتان بوون و ئێوە پەروەردەتان کردوون، بە شەرتی حەرامە کە چووبنە لای دایکەکانیان، بەڵام ئەگەر نەچووبنە لای دایکەکانیان ئەوە گوناهبار نابن ژنەکانتان تەڵاق بدەن و کچەکانیان مارە بکەن بۆ خۆتان. هەروەها حەرامە ژنی کوڕتان مارە بکەن، ئەو کوڕانەی لە پشتی خۆتانن، واتە ئەو کوڕانە نەبن کە تەبەنی کراون و کوڕی خۆتان نەبن، بەڵام لە ناو خەڵکا بە کوڕتان ناسرابن، چونکە ئەو جۆرە کوڕە تەبەننی کراوانە کوڕی ئێوە نین و ئەگەر مردن یان ژنەکانیان تەڵاق دا بۆتان ڕەوایە مارەیان بکەن بۆ خۆتان، هەروەها حەرامە دوو خوشک مارە بکەن و پێکەوە لە ژێر نیکاحتانا بن، واتە ئەگەر ژنێکتان مارە کرد حەرامە خوشکەکەشی مارە بکەن تا پێشوەکە ئەمرێ یان تەڵاق ئەدرێ. هەموو ئەم جۆرە مارەکردنانە گوناهن و ئەبنە هۆی سزای ڕۆژی قیامەت، ئەوە نەبێ کە پێش حەرامکردنی ڕووی دابێ، ئەوە پێی گوناهبار نابن، بەڵام ئەبێ گورج لەیەک جیا ببنەوە، خودا گوناه پۆش و میهرەبانە. والمحصنات من النساء إلا ما ملكت أيمانكم كتاب الله عليكم بەڵام ئەو ژنە شوودارانەی لە جەنگا دەستان ئەکەون و بەدیل ئەگیرێن و مێردەکانیان کافرن ئەوانە حەڵاڵن بۆتان چونکە بە گرتنەکە عیسمەتی مێردە کافرەکانیان نامێنێ ئەم حەرامانەی باس کراون خودا بڕیاری داون و ئەو حەرامی کردوون ئیتر غەیری ئەمانەی باس کران بۆتان حەڵاڵە و ئەتوانن بە ماڵ و سامانی حەڵاڵتان ژن بخوازن و مارەییان بدەنێ و ماڵیان بۆ سەرف بکەن و خۆتان لە گوناه بپارێزن و زینا نەکەن ئەو ژنانەی ئەیانخوازن کە چوونە لایان فەرزە مارەییەکانیان بدەنێ ئیتر پاش دانی مارەییە فەرزەکە تاوانبار نابن ئەگەر ئێوە و ژنەکانتان لە بەینی خۆتانا ڕێک بکەون بۆ نموونە ژنەکە هەندێ لەو مارەییە ببەخشێ بە مێردەکەی یان مێردەکە زیاتر لە مارەییە فەرزەکە بدا بە ژنەکەی خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن. خودا لە هەموو کەس باشتر ئاگەداری ئیمانتانە و چاکتر ئەزانێ کێ موسڵمانی ڕاستەقینەیە ئێوە تەنها زاهیرەکە ئەبینن ئێوە و ئەو جاریانە کە مارەیان ئەکەن لەگەڵ یەک تێکەڵن و ئاینی ئیسلام و نەسەب کۆتان ئەکاتەوە و ڕەوایە مارەیان بکەن جا کە وایە ئیزن لە خاوەنەکانیان وەربگرن و مارەیان بکەن و بە شێوەیەکی باش و عادەتی و بە بێ کەم و کوڕی و دواخستن مارەییەکانیان بدەنێ لەو جاریانە پەسەند بکەن کە خۆیان لە زینا پاراستووە و داوێن پاکن و دۆستی پەنامەکییان نییە جا کە مارەتان بڕین و هاتنە ژێر عیسمەتتانەوە ئەگەر هاتوو زینایان کرد ئەوا نیوەی ئەو حەددەیان بەسەردا جێبەجێ ئەکرێ کە بەسەر ژنە ئازادەکانا جێبەجێ ئەکرێ بۆ نموونە لەباتی سەد جەڵدە کە لە ژنی ئازادی زیناکردوو ئەدرێ ئەوان پەنجا جەڵدەیان لێ ئەدرێ بەڵام ڕەجم ناکرێن چونکە ڕەجم نیوەی نییە ئەم مارە بڕینی جاریەیە بۆ ئەوانەتانە کە ئەگەر ژن نەخوازن بترسن لەوەی توشی زینا ببن بەڵام ئەگەر سەبر بکەن و دان بەخۆتانا بگرن و ئافرەتی جاریە مارە نەبڕن چاکترە بۆتان خودا گوناهی بەندەی خۆی ئەپۆشێ و میهرەبانە ئەی موسڵمانینە بزانن کۆمەڵی ئیمامیە فەرموودەی وأحل لکم ما وراء ذلکم ان تبتغوا بأموالکم محصنین غیر مسافحین فما استمتعتم به منهن فآتوهن اجورهن فریضە کە بەشێکە لە ئایەتی بیست و چوار هەمی ئەم سورەتە کردویانەتە دەلیل لەسەر ئەوە کە گوایە نیکاحی موەقەت واتە متعە دروستە چونکە لەفزی ئوجور و عیبارەتی فما استمتعتم به منهن بۆ ئەم نیکاحە دەسەدا بەتایبەتی کە لە مەسحەفی ئوبەی کوڕی کەعب دا بەم جۆرەیە فما استمتعتم به منهن الی اجل مسما کە بە ڕەئی ئەوان زاهیرە لەم نیکاحەدا، بەڵام ئەم ئایەتە پیرۆزە بۆ نیکاحی جاریەی مەملووکەیە و لەفزی ئوجوور بە مەعنا حەقی مارەیی ژنەکانە کە ئەگەڕێتەوە بۆ خاوەنەکانیان لەبەر چەند دەلیلێک، یەکەم، سیاقی ئەم چەند ئایەتە پیرۆزە کە بۆ حەرام کردنی نیکاحی هەندێ موساهەرە و ژن و ژن خوازیە و دەلیلە لەسەر ئەوە کە غەیری ئەو ژنانەی لە پێشەوە ناو بران دروستە نیکاحیان بکەن و لەفزی ئەجەلی مسەما بە قیرائەتی ئاحاد واریدە و قورئان بە قیرائەتی ئاحاد ثابت نابێ دووهەم کەلیمەی ئوجور بۆ مەعنای مزی چوونە لا بەکار نایە بەڵکو مەبەست حەقی صداقە کە لە چەند ئایەتدا لە قورئاندا هاتووە وەکو ئایەتی پیرۆزی اذا آتیتموهن اجورهن محصنین غیر مسافحین ئایەتی پێنجەم لە سورەتی مائیدە. ولو فرضنا جدلا قراءتی الی اجل مسمی لەو ئایەتەدا کە کردویانەتە دەلیل ثابتە ئەوە حەملەکرێتە سەر نیکاحی موقت لە سەرەتای ئیسلامدا چونکە شارەزایانی دین ئاگەداری ئەون کە نیکاحی متعە واتە موقت لە سەرەتای ئیسلامدا دوو جار حەڵاڵ کراوە و دوو جار حەرام کراوە پێش غەزای خەیبەر لە ساڵی شەشەمی کۆچیە حەڵاڵ کرا و دوای ئەوە لە غەزای خەیبەردا حەرام کرا ئەوە جوابەکەی بەم جۆرەیە، بەڵێ، موسەلەمە کە سورەتی مەعاریج لە مەککە نازڵ بووە، بەڵام سورەتی موئمینون ڕاجح ئەوەیە هەمووی یان ئەو چەند ئایەتەی ئەوەڵی لە مەدینەی منەوەرە نازڵ بوون، وە لە فەرزی ئەوەدا کە هەردووکیان مەککی بن، ئیمامانی ئیسلام ئیجماعیان هەیە لەسەر ئەوە کە ئەو نیکاحە موەقەتە دوای ئەوەی لە پێش خەیبەر و لە ساڵی فەتحی مەککەدا حەڵاڵ کرا، حەزرەت، صلی اللە علیه وسلم، بە ئاشکرا و واللە عەلیم حەکیم خودا ئەیەوێ حوکمەکانی حەڵاڵ و حەرامتان بۆ ڕوون بکاتەوە و شارەزای ڕێ و شوێن و ڕەوشت و یاسای ئەو پێغەمبەرانەتان بکات کە لە پێش ئێوەدا بوون وەکو ئیبڕاهیم و ئیسماعیل هەروەها ئەیەوێ لە گوناهتان خۆش ببێ و تەوبەتان لێ قبوڵ بکات و ئەیەوێ بتانخاتە سەر ڕێگایێ کە ئەنجامەکەی بەختیاری و سەربەرزی هەردوو دونیا بێ خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن. ئەی ئەوانەی ئیمانتان هەیە، ماڵ و دارایی خۆتان لە ناو خۆتانا بە شێوەی بەتاڵ و بێ بەدەڵ بە ستەمکاری یان بە وەرگرتنی ڕیبا یان بە خەڵەتاندن مەخۆن، سا مەگەر لە ناو خۆتانا بازرگانی و مامەڵە هەبێ و لە سەر حەز و ڕەزای هەردوولا ئیستیفادە لە ماڵی یەکتر بکەن. خۆتان مەکوژن بە بەخیلی یان بە ئیسراف یان بە خۆ تووشی ناڕەحەتی کردن، خودای گەورە کە ئەم حوکمانەتان بۆ دائەنێ میهرەبانە لەگەڵتانا و ڕەحمتان پێ ئەکات. ئەم دوانەش ئەبنە هۆی ماڵوێرانی دین و دونیا، پیاوان لە کاسبی خۆیان بەشیان هەیە و ئافرەتانیش لەو کەسابەتەی ئەیکەن بەهرەمەندن و بەشیان هەیە، ئێوە تەمەنای فەزڵ و میهرەبانی خودا بکەن، بەتەمای لوتف و کەرەمی ئەو بن، خودا ئاگای لە هەموو شت هەیە و زانایە. ولکل جعلنا موالی مما ترک الوالدان والاقربون. والذین عقدت ایمانکم فآتوهم نصیبهم ان الله کان علی کل شیء شهیدا بۆ هەر ماڵێ لە باوک و دایک و خزمە هەرە نزیکەکان پاش مردن بەجێ ئەمێنێ میراتبەرمان داناوە هەر میراتبەرێ بەشی خۆی ئەبا هەروەها ئەوانەیش پەیمانیان بەستووە کە میرات لە یەکتر بەرن بە مردنی یەکێکیان ئەوی تریان میراتی لێ ئەبا پیاوان بەڕێوبەر و سەرپەرشتی کەری ئافرەتانن خودا فەزڵی پیاوانی بەهێز و توانا و گورج و گۆڵی داوە بەسەر ژناندا ئەوەتە پیاوان ئەتوانن کاری گران بکەن و غەزا بکەن و سنور بپارێزن بێجگە لەوەیش ژنان لەکاتی حەمل و شیردانا ئیشیان پێناکرێ و لەکاتی عوزری شەرعی ماوەی حەیزدا بۆ هاتنە ناو کۆمەڵ ناشێن هەروەها بەراورد کراوە ژنان دڵیان لە پیاوان ناسکترە و سەبریان لەسەر زەحمەت کەمترە هەروەها پیاوان ماڵی خۆیان خەرجەکەن بۆ ژنەکانیان چ بۆ مارەیی و چ بۆ نەفەقە جا مادام ژن لە ئیدارەی پیاودا بێت و کاروباری ناو ماڵی بۆ ڕابگرێ پێویستە پیاویش خەرجی و نەفەقەی ناو ماڵ بگرێتە ئەستۆ جا ئەو ژنانە کە ساڵحن عیبادەتکارن و لەسەر ماڵ و ناموسی خۆیان و مێردەکانیان ئەمێنن و بە یارمەتی خودا پارێزگاری لە وەزعی خۆیان و مێردەکانیان ئەکەن ئەو ژنانەش کە ئەیانبینن لە ڕێگا لائەدەن ئامۆژگاریان بکەن ئەگەر تەمێکردن و ئامۆژگاری سوودی نەبوو، ئەوا لە جێ نووستنا لەگەڵیان مەبن، واتە لەگەڵیان مەخەون. ئەگەر ئەوەیش سوودی نەبوو، ئەوا لێیان بدەن بەڵام لێدانێکی بێ زیان. جا ئەگەر گوێڕایەڵ بوون و هاتنە سەر باری خۆشی و پێکەوە ژیانی بە ئاسوودەیی، ئیتر ڕێیان لێ مەگرن و بەهانەیان پێ مەگرن و سەرزەنشتیان مەکەن و وا فەرزکەن هیچ لە بەینتانا ڕووی نەداوە. ان اللە کان علیما خبیرا ئەگەر ترسان لە دوژمنایەتی و ناحەزی لە نێوان ژن و مێردا ئەوا دوو حەکەم بنێرنە لایان یەکێ لە کەسوکاری پیاوەکە و یەکێ لە کەسوکاری ژنەکە ئەگەر نیازیان لەسەر رێکەوتن بێ خودا رێکیان ئەخا خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن ان اللە لا یحب من کان مختالا فخورا عیبادەت بۆ خودا بکەن و هیچ جۆرە شەریکێکی بۆ بڕیار مەدەن نە بت نە غەیری بت وە لەگەڵ دایک و باوکتان چاک بن و ئازاریان مەدەن و زۆر بە نەوازش دڵیان ڕاگرن لەگەڵ خزم و خوێشا چاک بن و یارمەتیان بدەن بەزەیتان بە هەتیواندا بێتەوە لەگەڵ دراوسێی نزیک و دراوسێی دوورتان چاک بن، لەگەڵ ئەوانە کە لە ئیش و کار و سەفەر و مەدرەسە و غەیرەیا لەگەڵتانن چاک بن، یارمەتی موسافیر و لە ماڵ و کەس و کار بڕاو بدەن، لەگەڵ ئەو عەبد و جاریانە کە موڵکتانن مامەڵە و هەڵسوکەوتتان چاک بێت، خودا ئەو کەسەی خۆش ناوێ کە فیز بەسەر خەڵکدا بکات و خۆی لەوان بە گەورەتر بزانێ. خودا ئەوانەی خۆش ناوێ کە خۆیان ڕژد و پیسکەن و تەنها بەوەیشەوە ڕاناوەستن، بەڵکو ئەمر بە خەڵکیش ئەکەن کە ڕژد و دەست نوقاو بن. هەروەها ئەو دارایی و دەسەڵاتە و ئەو زانایی و بەهرەیە کە خودا پێی داون ئەیشارنەوە، واتە ئینکاری نیعمەتەکەی خودا ئەکەن بەوەی کە خەڵکی لێ بێ بەش ئەکەن. ئەوەیش ئینکاری نیعمەتی خودا بکا کافرە و ئێمە سزایەکی سەختی سەرشۆڕکەرمان بۆ کافران ئامادە کردووە. خودا، ئەوانەی خۆش ناوێت کە ماڵی خۆیان بۆ خودا سەرف ناکەن، بەڵکو بۆ ریا و رووپامایی سەرفیەکەن، ئەمانە بێجگە گوناهی ریاکە موسریفیشن و بوونەتە برای شەیتان و باوەڕیان بە خودا و بە رۆژی دوایی نییە، ئەگینا کارێکیان ئەکرد کە هۆی رەزامەندی خودا بێ و بۆ رۆژی دوایی بەکاریان بێ، ئەمانە شەیتان هاوڕێ و رابەریانە، هەر کەسیش شەیتان هاوڕێ و رابەری بێ ئەوە بەدترین رەگەز هاوڕێیەتی و بۆ ناخی دۆزەخی رائەکێشێ. وماذا علیهم لو آمنوا بالله والیوم الآخر وانفقوا مما رزقهم الله وکان الله بهم علیما چیان لێ هات و تووشی چ زیانێ ئەبوون ئەگەر بەڕاستی ئیمانیان بە خودا و بە ڕۆژی دوایی ببوایە و لەو ماڵ و سامانەی خودا پێی بەخشیون بەشی خەڵکیان بدایە و لە پێناوی ڕەزای خودادا سەرفیان بکردایە خودا لە پاداشتی کردەوەی چاکدا بە ئەندازەی تۆزقاڵێ کەم ناکاتەوە و بە ئەندازەی تۆزقاڵێ لە تۆڵەی کردەوەی خراپ زیاد ناکا، خۆ ئەگەر تۆزقاڵەکە چاکە بوو ئەوا خودا پاداشتەکەی چەند قات ئەکاتەوە و لە کەرەم و لوتفی خۆی پاداشتی گەورە ئەبەخشێ. عەبدوڵڵای کوڕی مەسعود ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خودا صلی اللە علیە وسلم فەرمووی پێم، قورئانم بۆ بخوێنە. وتم قوربان قورئان بۆ تۆ هاتووە و من بۆتی بخوێنم؟ فەرمووی حەز دەکەم کەسێکی تر بیخوێنێ و من گوێی لێ بگرم. جا منیش سورەتی نیسائم بۆ خوێند تا گەیشتمە ئەم ئایەتە، فکیف اذا جئنا من کل امە بشهید وجئنا بک علی هؤلاء شهیدا. ئەبێ حاڵی ئەو کافرانە لە جولەکە و لەگاور و غەیری ئەوان چۆن بێ کە لە ڕۆژی قیامەتدا شاهیدێ لەسەر هەر ئوممەتێ بێنین واتە کە پێغەمبەرەکەیان شایەتی لەسەر بێباوەڕی و کردەوەی خراپی کافرەکان بدات و تۆیش بێنین بۆ شاهیدی لەسەر ڕاستی قسەی پێغەمبەرەکانیان. يومئذ يود الذين كفروا وعصوا الرسول لو تسوى بهم الأرض ولا يكتمون الله حديثا ئالەو ڕۆژە سەختەدا ئەو کافرانە ئاوەتە خوازن لەگەڵ زەوی تەخت بکرێن و بشاررێنەوە لەو سەعاتەدا ناتوانن هیچ لە خودا بشارنەوە چونکە ئەگەر نەیڵێن ئەندامەکانی لەشیان دێتە جواب و شایەتیان لێدەن ئەی خاوەن ئیمانەکان! لە کاتی مەستی و بێ هۆشیدا نزیکی نوێژ مەکەونەوە، واتە نوێژ مەکەن، تا هوشیارەبنەوە و ئاگاتان لە قسەی خۆتانەبێ، واتە بە خۆتان ئەزانن کە چی ئەڵێن، هەروەها ئەگەر لەش پیس بوون، پیاو یا ژن، نزیکی نوێژ مەکەونەوە، تا خۆتان ئەشۆن و لەش پیسیتان لائەچێ، مەگەر لە سەفەرا بن. بەڵێ ئەگەر لە سەفەرا بوون یان نەخۆش بوون بە نەخۆشییەکی وەها کە ئەترسان لە بەکارهێنانی ئاو یان دەست نوێژتان شکا یا لەشتان کەوتبێ لە لەشی ئافرەت بە تەنها لەش لێکەوتن یا بە جیماع و ئاوتان دەست نەکەو بۆ دەست نوێژ گرتن یا بۆ خۆشۆردن ئەوا ڕووبکەنە شوێنێکی پاک لە زەویدا و دەستی پیا بدەن و دەست بێنن بە ڕوخسارتانا و بە هەردوو دەستتانا بە نیەتی حەڵاڵ کردنی نوێژ بێگومان خودا خاوەن عەفو و تاوان بەخشە. جولەکەکان هیوایان هەن تەورات لە مەعنای خۆی لا ئەدەن و مەعنای بەتاڵ و ناڕەوای بۆ دائەنێن بە زوبان ئەڵێن سەمیعنا واتە بیستمان و فەرمانبەردارین کەچی بە دڵ ئەڵێن عەسەینا واتە بە گوێت ناکەین هەروەها پێتەڵێن قسەمان ببیسە یاخوا کەڕ بی و نەیبیسی پێت ئەڵێن ڕاعینا کە بە زاهیر واتە چاودێریمان بکە بەڵام لە ڕاستیدا ئەم کەلیمەیەیان ئەبردەوە بۆ مەعنایەکی تر کە نەفامی بگەیەنێ و جوێن بێ و گاڵتەکردن بێ بە دین لە ڕاستیدا ئەگەر لە باتی ئەم قسانە بیان وتایە ئەی محەممەد ئەمری تۆمان بیست و بە گوێت ئەکەین قسەکەمان ببیسە و بڕوانە بۆمان گەلێ باشتر ئەبوو بۆیان ئەمانە بە هۆی کافریانەوە خوا لەعنەتی لێ کردوون و لە ڕەحمەتی ئەو دوور کەوتوونەتەوە و کەمێکیان نەبێ ئیمان ناهێنن ئەی کیتابیەکان ئیمان بێنن بەو قورئانەی ناردوومانە بۆ محمد کە تەسدیقی تەوراتەکەی ئێوە ئەکات ئیمان بێنن لە پێش ئەوەدا کە هەندێ ڕوخسار مەحو بکەینەوە و هەڵی سوڕێنینەوە بۆ لای پشتەوە یا لەعنەتیان لێ بکەین و بێ بەشیان بکەین لە ڕەحمەتی خودا وەک لەعنەتمان کرد لەوانەی لە مەوزوعی ڕۆژی شەممەدا موخالەفەیان کرد خودا هەموو شتێکی پێ ئەکرێ و ئەمر و خواستی خودا بەجێ هاتووە و کراوە و کەس ڕێی پێ لێ ناگیرێ. بێگومان خودا هەرگیز لەوە نابورێ کە هاوبەشی بۆ بڕیار بدرێ بەڵام لە هەرچی گوناهێ لە خوار ئەم گوناهە گەورەیەوە بێ ئەبورێ بۆ هەر کەس کە خۆی مەیلی لێ بێ ئەو کەسەی هاوبەش بۆ خوا بڕیار بدا ئەوە تاوانێکی گەورەی کردووە و درۆیەکی زلی هەڵبەستووە. الم تر الی الذین یزکون انفسهم، بل اللە یزکی من یشاء ولا یظلمون فتیلا سەیری ئەو کتابیانە ناکەی کە خۆیان بە چاکەزانن و لاف و گەزافی ئەوە لێ ئەدەن کە گوایا خۆشەویستی خودان هەر خودا تەزکیەی کەسێ ئەکا کە خواستی لەسەر بێ و بە چاکزانین ئەوەیە لەوەوە بێ نەخەیر ئەم کیتابیانە هەر بەخیلی ئەبەن بە موسڵمانەکان بە محمد و هاوڕێکانی یان بە عەرەب هەمویان یا بە بەرەی ئادەمیزاد بە شێوەیەکی گشتی پیان ناخۆشە خودا پێغەمبەریکی بۆ ڕەوانە کردوون و ڕێگای ڕاستی پیشان داون و بەسەر کافرەکاندا زاڵی کردوون و سەری خستوون ئێمە کە ئەم بەهرەیەمان بە محمد داوە شتێکی سەیر و عەجایەب نیە ئەوەتا پێش ئەمیش کتێب و زانیاریمان بەخشی بە ئیبراهیمی باپیری و بە ئالەکەی و فەرمانداری و دەسەڵاتیکی گەورەمان پێدان جولەکەکان هیوایان هەیە ئیمانی هێنا بە پێغەمبەر یا بەو قسەی دەربارەی حەزرەتی ئیبراهیم کردی هیوایشیان هەیە ڕووی لێ وەرچەرخاند و ئیمانی پێ نەهێنا یا لە خزمەکانی ئیبراهیم هیوایان هەبوو ئیمانی بەو کتێب و حیکمەتە هێنا و هیوایشیان هەبوو ئیمانی پێ نەهێنا کەواتە تۆ ئەی پێغەمبەری خودا عاجز مەبە لەوەی کە ئەم جولەکانە ئیمان ناهێنن و هەرگیز ورە بەر مەدە ئاگری بڵێسەداری دۆزەخ بەسە بۆ سزای کافران و بێباوەڕان کە تیا هەڵقرچێن. بێگومان ئەوانەی کافرن و باوەڕیان بە ئایەتەکانی ئێمە نییە لەمە و پاشیان خەینە ئاگر و ئەیان سوتێنین کە ئەو پێستەیان پیشاو کوڵا ئاساری سوتانەکەی لێ لا ئەبەین و جارێکی تر هەر ئەو پێستە ناسکە ئەسوتێنینەوە بۆ ئەوەی باشتر سزای سوتانەکە بچێژن یاخۆ ئەو پێستانە بە تەواوی لا دەبەین و پێستێکی تازەیان ئەکەین بە بەردا و هەم دیسان ئەیان سوتێنین بەڕاستی خودا بە دەسەڵاتە و شتێ نییە لە ژێر دەسەڵات و توانایی ئەودا نەبێ هەروەها کارەکانی پڕ حیکمەتن. ان اللە نعم ما یعظکم به ان اللە کان سمیعا بصیرا خودا ئەمرتان پێ ئەکات ئەمانەت بدەنەوە بە خاوەنەکەی و داگیری نەکەن، هەروەها ئەمرتان پێ ئەکات کە کاتێ داوەریتان کرد لە بەینی خەڵکدا بە داد و حەق حوکم بکەن و لایەنی یەکێکیان مەگرن لەسەر حیسابی لایەکی تر، خودا بە باشترین ئامۆژگاری ئامۆژگاریتان ئەکات. خودا شنەوا و بینایە و ئاگای لێتانە. ئەم ئایەتە پیرۆزە ئەگەرچی حوکمەکەی بە گشتی بۆ هەموو موسڵمانانە بەڵام خۆی لە ڕۆژی فەتحی مەککەی موکەڕەمەدا نازڵ بوو. عوسمانی کوڕی تەڵحە کە لەو کاتەدا کافر بوو دەرگای کەعبەی شەریفی کلیل دا و کلیلەکەی لەگەڵ خۆی هەڵگرت و نەیئەدا بە موسڵمانەکان. تا پێغەمبەر صلی اللە علیە وسلم بچێتە ژوورەوە و ئەیوت ئەگەر بمزانیایە محمد پێغەمبەرە کلیلەکەم ئەدایە لەوێ حەزرەتی عەلی ڕەزای خوای لێ بێ دەستی عوسمانی کوڕی طەلحەی بادا و بەزۆر کلیلەکەی لێ سەند و پێغەمبەر صلی اللە علیە وسلم چووە کەعبە و دوو ڕکات نوێژی کرد کە لە کەعبەی شەریفە دەرچوو ئەم ئایەتە پیرۆزە نازڵ بوو حەزرەت صلی اللە علیە وسلم یەکسەر ئەمری کرد بە حەزرەتی عەلی ڕەزای خوای لێ بێ کلیلەکە بداتەوە بە عوسمانی کوڕی طەلحە ئەی ئەوانەی ئیمانتان هەیە بەگوێی ئەمرەکانی خودا و پەیامی پێغەمبەر بکەن کە لەلای خوداوە بۆی نێرراوە، هەروەها بەگوێی ئەوانە بکەن کە کاروباری موسڵمانان ئەبەن بەڕێوە، مەبەستی سەرکردەی موسڵمانانە چ لە سەردەمی حەزرەتا و صلی اللە علیه وسلم و چ دوای ئەو، کەواتە خولەفای ڕاشیدین و قاضی و سەرکردەکانی سوپای ئیسلامیش ئەگرێتەوە، هەندێ لە ئەهلی تەفسیر وتویانە مەبەست ئیمامی ئیسلامە، هەندێ وتویانە مەبەست سەرکردەی سوپای ئیسلامە. هەندێ ئەڵێن مەبەست موجتەهیدەکانن بەڵام لە ڕاستیدا ئولولئەمر ئەمانە هەموو ئەگرێتەوە چونکە ئەگەر بە گوێی ئەمانە نەکرێ ئەبێتە هۆی سەرلێتێکچوون و ئاشوبە بەڵام بە مەرجێ ئەو فەرماندارانە لە موسڵمانان بن جا ئەگەر خیلاف و ناکۆکیەک کەوتە بەینتانەوە ئەوە ئەگەر باوەڕتان بە خودا و ڕۆژی دوایی هەیە پێویستە بیگەڕێننەوە بۆ لای فەرموودەی خودا و پێغەمبەر و حەواڵەی ئەوانی بکەن تا ئەوان ناکۆکی و خیلافەکانتان چار بکەن و لەبەر ڕووناکی ئەمری ئەواندا بیبڕنەوە سەیری ئەو مونافیقانە ناکەی کە پێتەڵێن باوەڕمان بەوە هەیە کە بۆ تۆ نێرراوە و بەوەی بۆ پێغەمبەرانی پێش تۆ ڕەوانە کراوە کەچی لەباتی ئەوەی بێنە لای تۆ و ئاینی پیرۆزی ئیسلام بۆ بڕینەوەی کار و گیر و گرفتیان ئەیانەوێ بڕۆنە لای ئەوەی کە بەتاڵە و ناتوانێ بە حەقیانەت حوکم بکات لەگەڵ ئەوەشدا کە ئەمریان پێکراوە باوەڕ نەکەن بەو بەتاڵە و بەو حوکمدەرە ناحەقە. شەیتان ئەیەوێ بە تەواوی گومڕایان بکات و لە ڕێگای ئایین لایان بدات تا ماڵوێرانی ڕۆژی دواییان بکات. ئەم ئایەتە دەرحەقی یەکێک لە مونافیقەکان نازڵ بووە کە لەگەڵ جوولەکەیەک بوو بە هەرایان. جوولەکەکە ئەیویست بچن بۆ لای پێغەمبەر صلی اللە علیه و سلم بۆ موحاکەمە. ئەویش ئەیویست بچن بۆ لای کەعبی کوڕی ئەشرەف کە ئەویش لە مونافیقەکان بوو. ئێمە هەر پێغەمبەرێکمان ڕەوانە کردبێ بۆ ئەوەمان ناردووە کە بە ئەمر و ڕەزای خودا بە گوێی بکرێ و پێڕەوی بکرێ ئەو منافیقانە کە ستەمیان لە خۆیان کرد و مورافەعەیان بردە لای ئینسانی بەتاڵ و لە خودا نەترس ئەگەر یەکسەر پاش ئەوە بهاتنایەتە لات و پەشیمان ببوونایەوە و عوزریان بۆ بهێنایتایەتەوە و داوا و نیزای لێخۆشبوونیان لە خودا بکردایە و وسلموا تسلیما بێگومان ئیمان بەو جۆرە نابێ کە ئەوان گومان ئەبەن قەسەم بەو خودایەی دروستی کردوویت ئەمانە نابنە ئیمانداری ڕاستەقینە تا وایان لێ دێ کە بە ڕەزای دڵ و باوەڕەوە تۆ ئەکەنە حەکەم لەو ناکۆکیانەدا کە لە ناویانا ڕووەدەن و هیچ گرێ لە دڵیانا نەبێ لەو حوکمە تۆ ئیدەیت و بە تەواوی ملکەچتەبن و بە گوێتەکەن هەروەها هاوڕی ئەوانەیە کە لە ڕێگای ئاینی ئیسلامی پیرۆز و لە پێناوی ڕەزای خودادا گیانیان بەختەکەن و شەهیدەبن و لەگەڵ ئەوانە ئەبن کە عومریان لە ئیتاعەتی خودا و ماڵیان لە ڕێگای ڕەزامەندی ئەوا سەرف کردووە ئەمانەش باشترین و جوانترین هاوڕێن و ئەوەی لەگەڵیان بێ سەرفرازە. ذلک الفضل من اللە وکفی باللە علیما. خوای گەورە باسی ئۆردوەکەی حەزرەت ئەکا صلی اللە علیه وسلم کە هەم موسڵمان و هەم منافیقیشی تێدابوو جا ئەفەرمێ هیواتان تێدایە خۆی دوا ئەخات و لەگەڵتان تێهەڵناچێ جا ئەگەر ئێوە زیانێکتان لێ کەوت ئەوا دەست ئەهێنێ بەسەر دڵیدا و ئەڵێ خودا ڕەحمی پێ کردم و نیعمەتی دامێ کە لەگەڵ شەڕکەرەکان نەبووم و تووشی ئەو زیانە نەهاتم بەڵام ئەگەر خێرێکی خواتان دەستگیر بوو وەک یەکێ هیچ دۆستایەتیەک لە بەینی ئێوە و ئەودا نەبووبێ ئەڵێ خۆزگا لەگەڵیان بوومایە و منیش بەهرەیەکی گەورەم دەست بکەوتایە و بەشێکی باشم وەربگرتایە. فلیقاتل فی سبیل اللە الذین یشرون الحیاة الدنیا بالآخرە ومن یقاتل فی سبیل الله فیقتل او یغلب فسوف نوتیه اجرا عظیما جا ئەگەر ئەم مونافیقانە کە سستی ئەکەن و خۆیان لە مەعرەکە دوا ئەخەن و لە پێناوی ڕەزامەندی خودادا ناجەنگن با ئەوانە کە ژیانی بێ بەقای دونیایان بە ژیانی نەبڕاوەی قیامەت فرۆشتووە لە پێناوی جێگیرکردنی ئایین و ڕەزامەندی خودادا بجەنگن بێگومان ئەوە چیتان لێ قەوماوە بۆ دانیشتوون؟ بۆچی لە پێناوی ڕەزامەندی خودادا ناجەنگن؟ بۆچی بۆ ڕزگارکردنی ئەو ژن و پیاو و مناڵە موسڵمانە بێ دەسەڵاتانە ناجەنگن کە لە مەککە ماونەتەوە و لەسەر دەستی کافرەکانا تووشی ئازار و سزا ئەبن و بەتەواوی گەیشتۆتە گیانیان و لە خودای گەورە ئەپاڕێنەوە و ئەڵێن سەیری ئەوانە ناکەی کە حەزیان لە جەنگە کرد و پێیان وترا جارێ واز لە جەنگ بێنن و دەستی مەدەنێ و خەریکی نوێژ بن و زەکاتی ماڵتان دەرکەن بەڵام کە جیهادیان لەسەر فەرز کرا کۆمەڵێکیان لە کافرەکان ئەترسان وەک چۆن لە خودا ئەترسن یان زیاتر و ئەیان وت خودایە بۆچی تۆ جیهادت لەسەرمان فەرز کرد؟ خۆزگا ئێمەت مۆڵەت بدایە تا وادەیەکی نزیک، جا تۆ پێیان بڵێ ڕابواردنی دونیا شتێکی زۆر کەم و بێ بەقایە، بەڵام بۆ ئەو کەسەی لە خودا بترسێ ڕۆژی قیامەت و خۆشی و پاداشتەکەی زۆر چاکترە، بێگومان خودا عادڵ و بەڕەحمە و ئێوە بە قەدەر پەردەی ناودەن کە خورمایەک ستەمتان لێناکرێت. بەڵام ئەگەر ناخۆشی و بەڵایەک تووشیان ببێ ئەڵێن ئەمە لە نەگبەتی تۆوەیە، ئەی محەممەد پێیان بڵێ، خۆشی و نیعمەت و نەگبەتی هەمووی هەر خودا دروستیەکات و سەرچاوەی دروستکردنی هەر ئەوە. ئەم کۆمەڵە چییان لێ قەوماوە کە تۆ قورئانیان بۆ ئەخوێنیتەوە و ئامۆژگاریان ئەکەی تێی ناگەن. ئەی بنیادەم هەر چاکە و نیعمەتێکت پێ بگا لە خوداوەیە و هی لوتف و مەرحەمەتی ئەوە، تۆ هەرچی تاعەتە بیکەیت بەرامبەر بە نیعمەتی بوونەکەت نییە و لێی نامێنێتەوە بۆ پاداش، هەر بەڵا و نەگبەتی و مایە سزایەکیشت تووش بێ لە نەفس و ئارەزووی خۆتەوەیە ئەو ڕاتکێشێ بۆ ئەو ئەنجامە، بەڵام نیعمەت و موسیبەت وەک شتێکی دروستکراو کردەی خودان، ئەی محمد ئێمە تۆمان ناردووە بە پێغەمبەری بۆ هەموو بەرەی ئادەمیزاد، هەر کەس بە گوێی پێغەمبەری خودا بکا ئەوە بە گوێی خودای کردووە، چونکە ئەوەی پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەیگەیەنێ لای خوداوە بۆی هاتووە، ئەوەیش سەرپێچیی کرد و بە گوێی نەکردی ئەوا تۆمان بۆ ئەوە نەناردووە بیانپارێزی، تۆمان تەنها بۆ ئەوە ناردووە ڕێگای ڕاست و لاریان پیشان بدەی، تۆ پێغەمبەر و فروستادەیت و خودا نیت. کە دێنە لات و ئەمرێکیان پێکەیت ئەڵێن حازرین و لە قسەت دەرناچین کەچی کە لەلای تۆ دەرچوون غەیری ئەوە ئەڵێن کە بە تۆیان وتووە خودا ئاگای لەوەیە کە ئەیڵێن و بڕیاریان داوە و لێی ناشاررێتەوە کەواتە گوێیان مەدەرێ و موبالاتیان پێ مەکە تۆ ئەوەی لەسەرتە کردووتە پشت بە خودای گەورە ببەستە خودا باشترین کەسێکە لە زیانی ئەوانە بتپارێزێ. بۆ باش بیری لێ ناکەنەوە تا بۆیان دەرکەوێ کەلامی خودایە و لە غەیبەوە هاتووە ئەگەر قسەی خودا نەبوایە و هی یەکێکی تر بوایە جیاوازی و ناکۆکیەکی زۆریان تێدا ئەبینیەوە هەندێکی فەسیح و هەندێکی نا فەسیح و هەندێکی بەلیغ و هەندێکی نا بەلیغ و هەندێکی لەگەڵ عەقڵ گونجاو و هەندێکی نەگونجاو دەبوو ولولا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلا هەندێ لە موسڵمانەکان ئەگەر جاروبار دەنگ و باسیکی وەهایان ببیستایە ئاسایش و هێمنی موسڵمانانی تێدابوایە یان ترس و دوودڵی و نائارامی بخستایەتە ناویانەوە بڵاویان ئەکردەوە بەناو خەڵکا ئەگەر چی ببوایەتە هۆی پەرێشانی موسڵمانان ئەم جۆرە کەسانە وا باش بوو ئەو دەنگ و باسە یەکسەر بەرنە لای پێغەمبەر صلی اللە علیه و سلم و لای کاربەدەستان و تێگەیشتوانیان جا ئەوان لە شتەکەیان ئەکۆڵییەوە و ئەیانزانی چۆن باسەکرێ و لە ئەنجامدا ئەوانیش تێگەیشتن ئەگەر گەورەیی و میهرەبانی خوداش نەبوایە لەگەڵتان کەمێکتان نەبێ دوای شەیتان ئەکەوتن و گومڕا ئەبوون.